پاری بیست و دوو، کاتێک کە سەرزەنشتکردنی کەسانی تر پێویست دەبێت، ڕێگەی دەستپێکردنی بەم جۆرەیە. خۆشەویستانم، لە سەردەمی دەسەڵاتی کالوین کولیج لە پۆستی سەرۆک کۆماری ئەمریکادا یەکێک لە ڕۆژەکانی کۆتایی هەفتەی دۆستی کە لە کۆشکی سپی دا دەعوەتی هەبوو لە شێوازی مامەڵە کردن سەرۆک کۆمار بەم جۆرە قسەی بۆ ئامادەبوان دەکرد کاتێ چومە نوسینگەی سەرۆک کۆمار بینیم نوسراوێک کە سکرتێرەکە تایپی کردبوو بە دەستیەوە بوو کالوین دەستبەجێ بە سکرتێرەکەی وت، ئەو جلەی کە ئەمڕۆ لەبەرتان کردووە واقیعەن جوان و پڕ بە بەری ئێوەیە. ئەم جلە زیاتر ئێوەی سەرنجڕاکێش کردووە. سکرتێرەکە بە ڕادەیەک لەم ستایشەی کاوین کولیج ورووژا کە دەست و پێی خۆی ون کرد و ڕووخساری لە شەرمدا سوور هەڵگەڕا. ئەمە باڵاترین ستایشێک بوو کە یەک سەرۆککۆماری کەم دوو دەیتوانی لە سکرتێرەیەکی کردبێ. کالوین دەست بەجێ بە بینینی وروژانی سکرتێرەکە بە هێمنی و هەمان ئەو لەحنەی کە لە ستایشدا بەکاری هێنابوو درێژەی بە قسەکانی دا، بەڵام ئێستا خۆتان ون مەکەن. ئەم قسەیەم کرد کە خۆشحاڵتان بکەم و بزانم خەڵکی تر سەرنجی هەیە بۆتان. هەر لەبەر ئەم سەرنجەی من بۆ ئێوە و کارەکانتان دەمەوێت لەمەودوا لە خاڵ داناندا بۆ نووسینەکان زیاتر وردکار بین. ئەم شێوازە بۆی هەیە لە تێڕوانینی ئەودا کەمێک ڕەق بێت. بەڵام لە لایەنی دەروونزانییەوە هیچ عەیب و ڕەخنەیەکی نییە بیستنی وتەی نەگونجاو و ناسروشتی لە کاتێکدا بەر لەوە وتەی سروشتی و جوانمان بیستبێت ئازاردەر نییە. سەرتاشەکان بەر لە تاشینی ڕیش و مووەکانی دەموچاو بە کەمی مەعجوونی ڕیشتاشین نەرم دەکەن. ئەم هەوڵە بە واتای هەموارکردنی ڕێگا و ئامادەکردنی زەمینەیەک. مەککینلی لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و شەش دا بۆ گەیشتن بە پلەی سەرکۆماری لە ڕووبەڕووبوونەوەدا لەگەڵ یەکێک لە ئەندامە پلە بەرزەکانی حیزب کە دەقی وتارێکی بۆ هەڵبژارنەکانی سەرکۆماری ئامادە کردبوو بەم جۆرە مامەڵەی کرد ئەم دۆستە حیزبیە دەقی وتارێکی ڕێکخستووە و بە ڕای خۆی لە وتارەکانی دومستن دانیل وبستەر سیسرون و باتریک هنری کە وتاربێژی بەناوبانگ بوون باشترە ئەم کەسە دەقی وتارە نەمرەکەی خۆی بە دەنگێکی بەرز بۆ کینلی خوێندەوە. لەم دەقەدا خاڵی سەرنجڕاکێشی زۆری تێدا هەبوو، بەڵام لەگەڵ ئەو کات و شوێنەدا نەدەگونجا و مومکین بوو لافاوێک ڕەخنە بەدوای خۆیدا بهێنێت. مەک کینلی کە حەزی نەدەکرد هەستی ئەو پیاوە بریندار بکات و ئاگری شەوق و زەوقی دامرکێنێتەوە و لە هەمان کاتدا لە بەرزبوونەوەی ئاستی ڕەخنەکانیش دەترسا، بە شارەزایی تەواوەوە توانی دەقەکە چاک بکات و نووسەر هان بدا بیروڕای گوێگرانیش دەستەبەر بکا. مەک کینلی بە نووسەرەکەی وت. دۆستی ئازیزم ئەم وتارە زۆر باڵا و بەشکۆیە گوومان ناکەم کەسێک بتوانێ باشتر لەمە دەقی وتارێک ئامادە بکا لە بواری زۆردا هەمان شتێکە کە دەبێت ببێت و هەمان ئەو شتانەن کە دەبێت پێشکەش بکرێ بەڵام وا دەزانی بۆ ئەم کاتە تایبەتێش گونجاو بێت؟ لە ڕوانگەی من و ئێوە دەقی وتارەکەی زۆر باڵایە گوومانم نیە بەڵام لە گۆشەنیگای ئامانجەکانی حیزبەوە چیە؟ وەرە بەیەکەوە بابەتەکە لێک بدەینەوە تاکو بزانین چی کاریگەریەکی لەسەر ئەندامەکان و ئامانجەکانی حیزب دادەنێت. بەڕای ئێوە ئەو خاڵە تێڕوانینانەی کە دەیخەمە بەردەمتان باشترە لەم دەقەدا پێداچوونەوەیەک بکەن تاکو جێی ڕەخنەیەکی تێدا نەهێڵیتەوە پاش ڕێکخستنەوەی نوسخەیەکیشی بۆ من بنێرە تا لەو کارە بێ وێنەیەی ئێوە بێ بەهرە نەبم. نووسەر بەبێ کەمترین ڕەنجانێک ئەو کارەی کرد بە یارمەتی مەککینلی بووە یەکێک لە گەورەترین وتاربێژانی بواری هەڵبژاردن لەو سەردەمەی خۆیدا مەککینلی بە قەڵەمی شین نووسینەکەی ئەوی چاک کرد. بەڵام بەر لەوە بە ستایشکردن ڕێگر بوو لەوەی ئەو بڕەنجێ. مۆڵەتم بدەنێ. لێرەدا دووهەمین نامەی بەناوبانگ کە ئیبراهام لینکۆڵین لە سەردەمی دەسەڵاتی پلەی سەرۆککۆماریدا نووسی، نەقڵ بکەم. بەڵام بەر لەوە خراپ نییە، سەرنج بدەین بۆ چارەنووسی نامە و هاندەرەکانی نووسینی ئەو نامەیە. یەکەمین نامەی بەناوبانگی لینکۆڵن، نامەیەکە کە ئاراستەی ژنێکی مەسیحی کرد کە پێنج منداڵی لە شەڕدا کوژرابوو. بۆی هەیە لینکۆڵن ئەم نامەیەی لە ماوەی پێنج خولەکدا نووسیبێ، بەڵام ئەم نامەیە لە مەزاتی ساڵی هەزار و نۆ سەد و بیست و پێنج دا بە بڕی دوانزە هەزار دۆلار فرۆشرا. ئەم بڕە بەرامبەرە بەو بڕە پارەیەی کە لینکۆڵن توانیبووی پاش نیو سەدە بۆ خۆی دەستەبەری بکات. ئەم نامەیە لە ڕۆژی بیست و شەش ی ئەپریلی ساڵی هەزار و هەشت سەد و پەنجا و سێ لە کاتێکدا شەڕەکانی ناوخۆ بە توندی لە ئارادا بوو نووسرا. ژەنڕاڵەکانی لینکۆڵن پاش هەژدە مانگ لە شکستێکی خەماوی بەرەو شکستێکی خەماوی تر وەڕێ دەخران. ئاکام بێجگە لە شەڕ و وێرانی، مرۆڤ کوشتن، هەرج و مەرج و بەرەڵایی هیچی تر نەبوو. نەتەوە تەنگیان پێ هەڵچنرابوو. هەزاران سەرباز وازیان لە سوپا هێنابوو. تەنانەت ئەندامانی حیزبی کۆماریخوازی مەجلیسی سەناش شۆڕشیان بەرپا کردبوو. دەیانویست لینکۆڵن ناچار بکەن. کۆشکی سپی جێبێڵێت، لینکۆڵن بەوانی گوت، ئێمە ئێستا لە کێشەی لەناوچوونداین، وا دێتە پێش چاو کە تەنانەت خوای گەورەش لە دژی ئێمەیە، من بچووکترین کازیوەیەکی ئومێد بەدی ناکەم. نامەکەی لینکۆڵین لە وەها سەردەمێکی پڕ هەرج و مەرجی و نەگبەتباریدا نووسرا. لینکۆڵن لە نامەکەیدا کە دەقەکەی دەنووسین بە نیاز بوو یەکێک لە ژەنڕاڵەکان تەمێ بکات و لە جێی خۆی دایمرکێنێتەوە. ئەم ژەنڕاڵە بە هات و هاوار و ئاژاوەنانەوە هەندێ کاری نەگونجاو و نەشیاوی دەکرد. ئەمە لە کاتێکدا کە چارەنووس و کاروباری مەملەکەت بەوەوە پەیوەست بوو. بەڕێزان پێدەچێت ئەم نامەیە توندوتیژترین نامەیەک بێت کە لینکۆڵن لە سەردەمی سەرۆک کۆماریدا نووسیبێتی، بەڵام ئەو بەر لە ڕاگەیاندنی هەوڵەکان و هێرشکردنە سەری هەستا بە ستایشکردنی ئەو ژەنڕاڵە کە ناوی هوکر بوو. بێگومان هەڵەکانی ژەنڕاڵ هوکر زۆر نەشیاو بوو. بەڵام لینکۆڵن ژیرتر و سیاسیتر بوو لەوەی کە بابەتەکە بەم جۆرە ئاراستە بکات. لینکۆڵن پاش ستایشکردنی هەوڵەکانی ژەنڕاڵ هوکر، لە وەها ڕستەیەک سوودی بینی، کۆمەڵە شتێک بوونیان هەیە کە دەربارەی ئەوانە بە ڕاددەی پێویست لە ئێوە ڕازی نیم. دەقی نامەکەی لینکۆڵن بەم جۆرەیە، من بەم هۆیەوە ئێوەم وەک سەرۆکی سوپای پوتوماک هەڵبژارد، کە بۆ ئەم کارە کە بۆ ئەم کارە کەم بەڵگەی پێویستم هەبوو، بەڵام ئێستا هەندێک شت هەن کە دەربارەیان بە ڕادەی پێویست لێتان ڕازی نیم. من ئێوە بە سەربازێکی دلێر و شیاو دەزانم و لەمەی کە خاوەنی وەها تایبەتمەندییەکن خۆشحاڵم، لە هەمانکاتدا ئاگادارم کە پیشەکەی خۆتان تێکەڵ بە سیاسەت نەکردووە کە هەر ئەمەش ڕاستە ئێوە متمانەتان بە خۆتان هەیە و ئەم سیفەتە بە لای کەمەوە زۆر بایەخ و گرانبەهایە. ئێوە باڵاخوازن و حەزتان لە پلە و پایە هەیە. ئەم سیفەتە ئەگەر لە جێگەدا سنووردار بکرێت زیاتر سوودبەخش دەبێت. من وا گومان دەکەم لە کاتێکدا ژەنڕاڵ برنساید فەرماندەی لەشکر بوو ئێوە هەر بوارتان بە پلەخوازی خۆتان دەدا و تا ئەو جێگەیەی بکرایە بۆ ئەو داوتان دەنایە و بەم کارەتان زەرەرێکی زۆرتان لە وڵات دەدا و ستەمتان لە لایەقترین و شیاوترین ئەفسەران کردووە و کە بیستوومە و ڕاست و دروستیش دێتە پێش چاو ئێوە بەم دواییانە وتوویانە پاش و دەوڵەتیش پێویستیان بە دیکتاتۆرێک هەیە کە هەڵبەتە من ئێوەم بۆ مەبەستێک بە پێچەوانەی ئەو بۆچوونەتانەوە لە پۆستی فەرمانڕەواییدا هەڵبژارد تەنها ژەنڕاڵە سەرکەوتووەکان دەتوانن لافی دیکتاتۆری لێبدەن کەواتە ئەوەی کە من لە ئێوە چاوەڕێم سەرکەوتنی نیزام و یاسایە کە پاش خۆی باسی دیکتاتۆری دێنێتە پێشەوە بەڵام فەرامۆشی نەکەن کە من بۆ سەرکەوتن ئامادەم تا ئاستی دیکتاتۆری مەترسی بکەم، دەوڵەتە ئەو جێگەیەی دەتوانێ پشتیوانیتان لێ دەکا. هەر ئەمە و بەس. بە هەمان ڕادە ئێوە پشتتان دەگیرێت کە پشتی فەرماندەکانی ترمان گرتووە. دەترسم بە کاریگەری ڕەخنە لە فەرماندەی لەشکر و بێ متمانەبوونی ئەو، تاکەکان لەمەڕ فەرماندەکەی خۆیان بێ متمانە بن و تووشی تێکڕای سوپا بێت. سەرەنجام خۆشتان بگرێتەوە، لەگەڵ هەموو ئەمانەدا من ئامادەم تا توانام هەبێت یارمەتیتان بدەم و ترس و دوودڵی لەناو بەرم، نە ئێوە و نە ناپلیۆن ئەگەر زیندوو بووایە سوودی ئەوتۆتان لە وەها سوپایەک نەدەبینی کە ڕۆحیەتێکی بەم جۆرەی هەیە، بەم پێیە وا باشترە کە لە خۆبایی بوون و بێ باکی نەخوازراو نەکەنە پیشە و بە چالاکی بەردەوام بەرەو پێش بچن و ئەو سەرکەوتنانەی کە پێویستن دەستیان بخەن، ئێوە نە کولیج و نە مککینلی و نە ئیبراهام لینکۆڵینن، تەنها دەتانەوێ بزانن کە ئایا شێوازی ئەوان لە ژیاندا بە کەڵکی ئێوە دێت یاخود نا، بۆ ئەم مەبەستە باشترە بەسەرهاتی بەڕێز جوو کە لە کارمەندانی کۆمپانیای وار کە لە فیلادلفیا بگێڕمەوە تاکو پێکەوە لێکی بدەینەوە. بەڕێز جوو هاوشارییەکی ئاساییە وەک من و ئێوە. ئەو لەوێتێک لەو خولانەدا بەشداری کرد کە من لە فیلادیلفیا ڕێکم خستبوو، بەم جۆرە داستانەکەی خۆی لە پۆلدا گێڕایەوە. کۆمپانیای وارگ کە من لە پسپۆڕەکانی ئەوانم بە پێی گرێبەستێکی کات بۆ دانراو بە نیاز بوو بینایەکی گەورە دروست بکات بە پێی وتنی بەڕێوەبەری گشتی کارەکان وەک نەخشە دەچووە پێش و بەڵێندەران هەریەکە بەو بەشەی کە پێی هەستابوو بە بێ کێشە تەواو دەکرد و هیچ کەم و کوڕیەک لە ئارادا نەبوو تا ئەمەی کە وەستا کاری ڕووکەشی بیناکە هەواڵی نارد کە ناتوانێت ئەو ڕووپۆشە بڕۆنزیەی کە بەڵێندراوە بۆ ڕووکەشی دەرەوەی بیناکە دروست بکرێت لە کاتی خۆیدا تەواو بکات. لەلایەن بەرپرسانی کۆمپانیاوە ئیعتیراز بەرز بۆوە، ئەو زەرەر و زیانانەیان کە پێ دەچوو لە کۆمپانیا بکەوێت بۆ ئەو وەستاکارە نارد. بەڵام ئەو بە هیچ جۆرێک ئامادەیی خۆی دەرنەبڕی بۆ بردنەسەری بەڵێنەکەی خۆی. کاتێ کە هەموو هەواڵەکان بێ سوود بوون، ئەنجامدانی ئەم کارە کەوتە ئەستۆی من. ئەمە من بووم کە دەبوو ئەم شێرە تووڕەیە لە جێی خۆیدا عەقڵ بکەم. بۆ ئەنجامی ئەو ئەرکەی کە کەوتبووە ئەستۆم، چوومە شوێنی کاری وەستاکە و پاش چوونە نووسینگەی ئەو وەستایە، سەلام و یەکترناسینی ئاسایی من بەم جۆرە قسەم دەست پێ کرد ئایا دەزانن لە برۆکلیندا کەسێکی هاوناوی ئێوەی لێ نییە ئەو بە سەرسوڕمانەوە وتی نە هەرگیز ئاگام لەو بابەتە نەبووە بەڵام تۆ دڵنیایت ئەمڕۆ بەیانی کە لە شەمەندەفەرەکە دابەزیم بۆ دۆزینەوەی ژمارەی تەلەفون و ناونیشانی ئێوە سەیری کتێبی ڕێبەری تەلەفونم کرد هەر لەوێوە بوو کە زانیم ئێوە تاکە کەسێکن کە لە برۆکلیندا ئەم ناوەتان هەیە ئەو دووبارە وتی من هیچ ئەوەم نەدەزانی. پاش ئەوە بە وریاییەکی زۆرەوە کەوتە وەرەقە هەڵدانەوەی کتێبی ڕێبەری تەلەفون و پاشان بە شانازییەوە وتی، هەڵبەت، ئەوە دەزانم کە ناوی من ناوێکی ئاسایی نییە. دوو سەد ساڵ لەمەوبەر بنەماڵەی من لە هۆڵەنداوە کۆچیان کردووە بۆ ئێرە و ناویان تا ئێستا پارێزراوە. وەستاکە پاش ئەوە چەند خولەکێک دەربارەی باو و باپیر و بنەماڵەکەیان دوا و پاشان باسی ئەو کارخانەیەی کرد کە ئەم سەرپەرشتی دەکات لە درێژەی قسەکانی ئەوانیش دەربارەی جیاوازی نێوان کارخانەکەی ئەو و کارخانە هاوشێوەکانی قسەم کرد و وتم، کارخانەکەی ئێوە پاکژترین و رێکوپێکترین کارخانەی بەرهەمهێنانی برۆنزە کە تا ئێستا دیبێتم. ئەویش لە دڵنیاکردنەوەی قسەکانی مندا وتی، من تەمەنێکم سەرفی دروستکردنی ئەو کارخانەیە کردووە و شانازی دەکەم بەم کارەمەوە، حەزدەکەن بەشەکانی کارخانە، بەسەر بکەنەوە، بە حەزەوە ئامادەی خۆم دەربڕی و بەیەکەوە چووینە کارخانەکەوە، لەمیانەی گەڕانەکەدا ئەو بە منی وت کە چۆن لەگەڵ ڕکابەرەکانیدا بەربەرەکانێ دەکات، منیش کاری هەندێک لەو ئامێرانەم ستایش کرد کە بە لامەوە تازە بوون، ئەوکاتێکی زۆری بە ڕوونکردنەوە و باسکردنی ئەو ئامێرانەی ناو کارخانە سەرف کرد و پاشان دەعوەتی کردم بۆ خوانی نیوەڕۆ. بەڕێزان لەبیرتان نەچێ تاکو ئێستا یەک ووشەم دەربارەی ڕاسپێردراوی خۆم و ڕاسپاردەکەم بۆی نەوتوە. پاش خواردنی نانی نیوەڕۆ وەستاکە دەست بەجێ بەمنی ووت ئێستا دێینە سەر بنەڕەتی مەسەلەکە. من دەزانم ئێوە بۆچی هاتوون بۆ ئێرە. وانازانم کە دیداری ئێمە ئەوەندە دڵنشین و خۆش بێت. ئێوە دەتوانن بگەڕێنەوە بۆ فیلادلفیا و بڵێن من بەپێی ئەو بەڵێنەی کە داومە لە کاتی خۆی کەرەستەکان و ئامێرە پێویستەکانیان بۆ دەنێرم و کارەکەشیان تەسلیم دەکەمەوە تەنانەت ئەگەر پێویست بکات هەموو کارەکانی تری کارخانە واز لێ بێنم لەم کارەیاندا درێغی ناکەم. من ئەوەی کە ویستبووم بەدەستم هێنابوو، بێ ئەمەی تەنانەت داواکارییەکەشم پێشکەش بکەم. هەر بەو جۆرە کە ئەو بەڵێنی دابوو کەلوپەل و کەرەستە پێویستەکان لە کاتی خۆیدا گەیشت و پسپۆڕەکان و وەستاکانی کە ئەو ناردبوونی لە کاتی دیاریکراوی خۆیدا کارەکەیان تەواو کرد و پێشکەشیان کرد بەڕاست ئەگەر بەڕێز جوو لە ئەنجامدانی کارەکەی خۆیدا سوودی لە تەهدید و دژایەتی کردن ببینیایە بەم ئاسانییە دەگەیشتە ئەنجام بۆ ئەوەی کە بێ ڕەنجاندنی کەسانی تر و وروژاندنی توڕەیی ئەوان بیانگۆڕن و لە ڕێڕەوی حەز و مەیلی خۆتاندا جێگیریان بکەن سوود لەم ڕێسایە وەربگرن، سەرەتا بە ستایش و ڕێزلێنانی واقیعی دەست پێبکەن و لە کۆتاییدا لایەنی بەرامبەر ناچار بکەن بۆ پاراستنی هەوڵ بدات.